چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. دەرگای ناردنی برزەوی بۆ وڵاتی هند. خوای گەورە بە میهرەبانی خۆی زیندەوەرانی دروست کرد بە گەورەی خۆی ژیانی پێبەخشین چاکترین شتێ لە ژیاندا کە داویەتی بە زیندەوەر ژیریە کە سەری هەموو کاروبارێکە لە جیهان و دواڕۆژدا هۆیەکی گەورەیە بۆ هەموو چاکە و خۆشیەک ژیری بە مەشق و تاقیکردنەوە پەرە ئەسێنێ کە لە دەمێکەوە لە ئادەمی زادا هەیە و شاراوەیە وەک ئاگری ناو بەردە سێ وایە کە دەرناکەوێ هەتا یەکێک لێی نەدا. کە لێی درا پرشنگی ڕووناکیەکەی دەرەکەوێ. هەروەها ژیری لە مەردەمدا شاراوەیە و دەرناکەوێ هەتا مەشق دەری نەخا و تاقیکردنەوە بەهێزی نەکا. ئەوەی کە خاوەنی ئەو بێ لە جیهاندا ئەگا بە ئامانج و. لە پاشەڕۆژدا ئەچێتە ڕیزی پیاوچاکانەوە. وەکو ئەگێڕنەوە پادشای ئێران ئەنوشیروان خواژیریەکی گەورەی پێبەخشی بوو زانستێکی زۆری هەبوو کە هیچ پادشایەک لە پێش ئەودا پێی نەگەیشتووە جارێک پێیان وت کە لە وڵاتی هند کتێبێک هەیە سەرچاوەی هەموو هونەر و زانینێکە، لەبەر ئەوە فەرمانی دەرکرد بۆ سەرەک وەزیرەکەی کە ناوی بزور جەمهیر بوو کە زانایەکی بۆ پەیدا بکا کە زمانی فارسی و هندی بە باشی بزانێ لە شوێنی فەلسەفە و زانین بگەڕێ، ئەویش سەرەک پزیشکانی ئێرانی بۆ دۆزیەوە. کە ناوی برزەوی بوو کە برزەوی چووە لای پادشا سەری دانەواند و لە بەردەمیا ڕاوەستا پادشا پێیوت ئەی برزەوی من تۆم هەڵبژاردووە بەوەی کە زانیومە پیاوێکی لێهاتووی هەمیشە هەوڵی زانین ئەدەی وەکو بیستومە لە هند کتێبێک هەیە کە لە گەنجینەی پادشاکانیاندا پارێزگاری لێکراوە هەرچی بیستبوو لەو بابەتەوە بۆی گێڕایەوە لە پاشا پێیوت خۆت ئامادە بکە ئەتنێرم بۆ خاکی هند بۆ هێنانی ئەو کتێبە چونکە ئەمە سوودی خۆت و گەلەکەتی تێدایە وە هەر کتێبێکی باشی تریشت دەستکەوت بیهێنە لە پارە مەترسە هەرچی زێڕی من هەیە لە ڕێی تۆدا دای ئەنێم لە پاشان ڕۆژێکیان بۆ دانا کە بڕوا دە تورەکە پارەی دایە. کە برزەوی گەیشتە هند لەوێ ئەگەڕا لە کۆڵانان و بازاردا بەلای ماڵی پادشادا تێپەڕێ و پرسیاری ماڵی پیاوە زاناکان و فەیلسوفەکانی هندیە کرد ئاگاداریەکردن کە ئەو پیاوێکی بێگانەیە هاتۆتە هند و بە شوێن زانی ناگەڕێ پێویستی بە یارمەتیدانی ئەوان هەیە بەم جۆرە بوو بە دۆستیان و هات و چۆی ئەوانیە کرد و زانستی لێ وەرەگرتن، لەگەڵ ئەوەشدا خۆی لەو زانستانەدا شارەزا بوو، بەڵام وا خۆی نیشانەدا کە هیچ نازانێ. ئەوەندە مابۆوە دۆست و هاوڕێی زۆری پەیدا کردبوو لە هەموو جۆرە چین و پیشەسازیەک، لەو برادەرانە پیاوێکی هەڵبژاردبوو بە هاوڕێی خۆشەویست کە پاسەوانی گەنجینەی پادشا بوو کلیلی گەنجینەکان بەدەست ئەو بوو، لە زۆر کاروباردا پرسی پێکرد، بەڵام ئەو ئامانجی کە بۆی هاتبوو و هێشتا پێی نەوتبوو، بۆ ئەوەی کە تاقی بکاتەوە ئایا بەکاری ئەو یەت کە پێی بڵێ یان نا. ڕۆژێ پێی وت، برا، من ئەمەوێ ئەو نیازەی لێم شاردویتەتەوە پێت بڵێم، بزانە کە من لەبەر کارێک هاتوومەتە هند، پیاوی ژیر سەیری هەر کەسێکی کرد ئەزانێ کە چی لە ژێر سەردایە پیاوە هندیەکە وتی ئەزانم بۆچی هاتووی بەڵام لەبەر ئەوەی کە دۆستی منی حەزم نەئەکرد پرسیارت لێ بکەم بەڵام ئێستا ئەتەوێ کە دەری بخەی کەوا من لە پێش تۆدا بۆتی دەرئەخەم تۆ بۆ بردنی کتێبی کەلیلە و دیم نەهاتووی کە بە نرخترین شتی ئێمەیە ئەتەوێ کە بەوە پادشاکە دڵخۆش بکەی و بە فێڵ هاتووی بۆ ئەم وڵاتە، بەڵام تۆ کە ئەوەندە بە ئارام و لە سەرخۆی هەرگیز قسەیەکت هەڵە نەکرد و ئەم نهێنیەی خۆت بە کەس نەوت کە زۆر دەمێکە لێرەی لەبەر ئەوە دۆستایەتیم لەگەڵ تۆدا بەهێز کرد من پیاوی وەک تۆم نەدیوە بەم جۆرە زاناکان وتویانە ژیری ئادەمیزاد لە هەشت کاردا دەرەکەوێ بەزەیی، خۆناسین، ڕازیکردنی پادشا، زانینی ئاشکراکردنی نهێنی لای هاوڕێی زمان نەرمی، پاراستنی نهێنی، پاراستنی زمان لە خۆ وەڵام نەدانەوە. ئەم ڕەوشتە باشانە هەمووی لە تۆدا هەیە. خوا هەر بتهێڵێ و هەر سەرکەوتوو بی. هەرچەندە هاتووی گەوهرە بەنرخەکەمان ببەی بەڵام تۆ مافی ئەوەت هەیە. برزەوی وتی، من گەلێ قسەم ئامادە کردبوو کە بیکەم، بەڵام کە تۆ نیازی منت دەرخست، ئیتر بە کورتی ئەڵێم، من کارم بە یارمەتیدانی تۆ هەیە، چونکە گفتوگۆکردن لەگەڵ زانادا و باسی نهێنی لە لای فەیلەسوف و تێگەیشتوو و پیاو ئەگەیەنێ بە ئامانج، نهێنییەکەی هەر ئەمێنێ وەک مانەوەی شتێ لەناو قەڵایەکی قایمدا. پیاوە هندیەکە وتی، هیچ شتێک نییە بگاتە خۆشەویستی، پیاو ئەتوانێ لەگەڵ هاوڕێی ڕاست و پاکدا باسی نهێنی خۆی بە ئاشکرا بکا و پاراستنی نهێنی گەورەترین ڕەوشتی باشە، بەڵام هەرچەندە ئەو کەسە ڕاست و دڵپاک بێ ترسی بڵاوکردنەوەی نهێنی هەر لێ ئەکرێ، هەرچەندە کە بڵاویشی ناکاتەوە. هەرگیز نهێنی دوو کەس ئاشکرا نابێ، بەڵام کە یەکێکی تر ئاگادار بوو، لێیان ئیتر بڵاوا بێتەوە و خاوەنەکەی ناتوانێ بیشارێتەوە وەک هەور کە لە ئاسماندا بڵاو بۆوە. ئەگەر یەکێک وتی ئەمە هەوری بڵاوە کەس ناتوانێ بە درۆی بخاتەوە. منیش ئێسا تۆم لە هەموو کەسێک خۆشتر ئەوێ بەڵام ئەم کارەی کە لە منت ئەوێ نهێنییەکە کە هەرگیز داناپۆشرێ. ئەو کاتە کە ئاشکرا بوو من لە ناو ئەچم چونکە پادشاکەمان زۆر دڕڵەقە لە سەر کەمترین گوناه سزای گەورە ئەدا. ئیتر من چۆن ئەتوانم ئەم گوناهە گەورەیە بکەم کە پێیان زانیم دۆستایەتی تۆ سزام لەسەر لا نابا؟ برزەوی وتی زاناکان باسی گەورەیی هاوڕێیەک ئەکەن کە نهێنی بشارێتەوە و هاوڕێکی سەر بخا. ئەم کارەی کە من بۆی هاتووم پشتم بە تۆ بەستووە. هیچ مەترسە، هەتا بمێنم ناوی نابەم. بەڵام خۆت لە مناڵەکانت و کاربەدەستانی پاشا بپارێزە. هیوام وایە کە هەرگیز ئەم نهێنیە بڵاو نەبێتەوە چونکە من ئەڕۆم و تۆ لێرەی و هاوڕێی سێیەم لەناوماندا نابێ بەم جۆرە ڕێکەوتن و پەیمانیان لەیەکتر سەند کابرا کتێبی کەلیلە و دیمنەی بۆ هێنا لەگەڵ چەند کتێبێکی تردا. شەو و ڕۆژ خەو و خۆراکی لە خۆی کردبوو. زۆر ئەترسا لە ناکاو پادشای هیند داوای کتێبەکە بکا یان لە گەنجینەکەدا نەیبینێ. کە تەواوی کرد، نامەی بۆ ئەنوشیروان نووسی کە کتێبەکەم بە تەواوی گۆڕیوە. ئەویش زۆری پێ خۆش بوو و نامەیەکی بۆ نارد کە دەستبەجێ. بگەڕێتەوە. برزەوی کە هاتەوە بۆ ئێران پادشا سەیری کرد کەوا ڕەنگی تێکشوە و زۆریش ماندووە پاشا فەرمانی کرد کە زانایان و پیاوە گەورەکان کۆ ببنەوە برزەوی بان کرد لەگەڵ ئەو کتێبانی کە لە هند هێنابووی کە برزەوی ئەو کتێبانەی خوێندۆتەوە زۆریان پێ خۆش بوو و سپاسی خوایان کرد بەو زانینەی کە پێی بەخشین سپاسی برزەویان کرد پادشاش فەرمانی دا کە دەرگای گەنجینەی زێڕ و زی و یاقود بکەنەوە بۆ برزەوی پێیوت ئەی برزەوی من تۆم کردووە بە سەرۆکی پیاوە گەورەکانی وڵات ئەبێ کڵاوی زێڕ لەسەر بکەی لەسەر تەختێک وەک تەختەکەی من دابنیشی. برزەوی سەری دانەواند و وتی، خوا پادشا بهێڵێ. من ماڵم ناوێ، بەڵام لەبەر دڵی پادشا شتێک هەڵەگرم. لە پاشا چوو دەستێ جلی نایابی هەڵگرت و سوپاسی پادشای کرد و وتی، لەسەر پیاو پێویستە کە چاکەیان لەگەڵ کرد سوپاس بکا، هەرچەندە کە ئەوەی بە ماندووبوونی خۆی دەست کەوتبێ و ئەمە کارێک بوو کە خۆشی پادشای تیا بوو، من هەرچەندە کە سزام کێشا بەلامەوە هیچ گرنگ نییە چونکە کامەرانی و گەورەیی ئێوەی تێدایە ئەی تێگەیشتوان بەڵام من داوای یەک شت ئەکەم کە ئەویش ئەوەیە پادشا فەرمان بکا بە وەزیرەکەی کە بزور جەمهیر کوڕی بەختەکانە خۆی ماندوو بکا و وتارێکی جوان لە بابەت ژیانی منەوە بنووسێ و بیکاتە بەشێ و بیخاتە پێش دەرگای شێروگە کە دەستپێکردنی کتێبەکەیە ئەنوشیروان ڕووی کردە وەزیرەکەی و پێی وت خۆتەزانی کە برزەوی لەبەر ئێمە چەندین سزای کێشا و خوا بەهۆی ئەوەوە چۆن فێری گەلێ زانینی کردین، ئەبێ ئێمە شانازی پێوە بکەین، ئێستاش داوای ئەم پێویستیە ئاسانە لە ئێمە ئەکا، ئەمەوێ وتارێکی بەنرخی لە بابەت تەواوی ژیانیەوە هەتا ئەو کاتەی کتێبی کەلیلە و دیمنە لە هند ئەنوسێتەوە بە جۆرێ کە خۆی پەسەندی بکا بۆی بنوسی و بیکەی بە دەرگایەک لە پێش کتێبەکەدا کە خوێنەواران بیخوێننەوە. بزور جەمهیر سەری دانەواند و وتی، خوا بتهێڵێ ئەی پادشا کە سەری منت بەرز کردەوە. لە پاشان بزور جەمهیر دەسی کرد بە نووسینی وتارێ لە بابەت ژیانی برزەویەوە و هیچی نەهێشتەوە لە ڕەوشت و زانین و کردەوەی، هەمووی نووسی و بە شێوەیەکی زۆر نایەب دەری هێنا و خستییە پێش بەشی شێرووگا کە بەشی یەکەمی کتێبەکەیە. پادشای ئاگادار کرد. ئەویش زانایان و پیاوە گەورەکانی شاری کۆ کردەوە بزور جەمهیر وتارەکەی خوێندەوە، پادشا زۆر دڵی خۆش بوو و هەموو سپاسی وەزیرەکەیان کرد و پادشا ماڵێکی زۆری پێ بەخشی، بەڵام دەستە جلێکی نایاب نەبێ هیچی وەرنەگرت. بورزەویش هەستا دەسی بزور جەمهیری ماچ کرد و وتی، زۆر سپاست ئەکەم، سپاسی پادشا ئەکەم کە منی سەربەرز کرد بە نووسینی ئەم وتارە لەلایەن تۆوە کە یادمی پێ کرێتەوە لە ناو کتێبی خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن.